بۆچی هند داگیرکرا؟ لاپەڕە پەنجا و دوو. خوێنەر، دەربارەی شارستانێتی بە دوورودرێژی قسەت بۆ کردم و ئێستاکە لە توانامدا هەیە بە چاکی بیر لە بابەتەکە بکەمەوە. بەڵام من ئەمێستا ناتوانم جیاکاری لە نێوان ئەم دوو شتەدا بکەم. ئەو شتانەی کە پێویستە لە گەلانی ئەوروپاوە وەربگرین، ئەو شتانە کە پێویستە پشتگوێ بخرێن. بەڵام من دەست بەجێ ئەم پرسیارە بە خەیاڵمدا هات، گەر شارستانێتی نەخۆشی بێت و ئەگەر ئینگلتەرا کەوتبێتە ژێر باری گرانی ئەو نەخۆشیەوە، کەواتە چۆن توانی وێڕای نەخۆشی هند داگیر بکات و تیایدا بمێنێتەوە و دەستی بەسەردا بگرێت؟ گاندی، وەڵامدانەوەی ئەو پرسیارە کارێکی سەخت نیە، دەشتوانین لە دواییدا لێکۆڵینەوەیەکی بابەتیانە لە سروشتی سەربەخۆیی بکۆڵینەوە. دەزانم پێویستە لە سەرم وەڵامی ئەو پرسیارەش بدەمەوە، بەڵام وێڕای ئەوە لە سەرەتادا بەو پرسیارە دەست پێ دەکەم کە ئەمێستا کردت. ئینگلیز هندی داگیر نەکرد، بەڵکو ئەوە ئێمە بووین کە دامان پێی. هەروەها ئینگلیز بە هۆی هێزی خۆیەوە لە هنددا نەمایەوە، بەڵکو ئەوە ئێمە بووین لە نێو وڵاتەکەمان هێشتمانەوە. لە بنەڕەتدا ئینگلیز بۆ بازرگانی هات بۆ هەند. تۆش وەکی من کۆمپانیای بەهادۆرت لێیادا؟ کێ بوو دەرفەتی ئەوەی بۆ ڕەخساند تاکو سرووشتی خۆی بگۆڕێت؟ لەو کاتەدا ئینگلیز هیچ خواستێکی نەبوو بۆ دامەزراندنی پادشایەتیەت. کێ بوو هاوکاری فەرمانبەرانی ئەو کۆمپانیایەی کرد لە ئیش و کارەکانیاندا؟ کێ بوو بریسکەی زێڕی ئەوان ئاوی چاوی برد؟ کێ بوو کەل و پەلەکانی لێ کڕین؟ مێژوو دەیسەلمێنێ کە ئەوە ئێمە بووین هەموو ئەو کارانەمان کرد. خەونەکانمان سەبارەت دەستەبەرکردنی خێرایی سامان پاڵی پێوەناین پێشوازی لە نوێنەرانی ئەو کۆمپانیایە بکەین و لەخۆبردووانە خزمەتیان بکەین و ئاسانکاری بۆ کارەکانیان بکەین. باوای دابنێین من یەکێکم لەو کەسانەی کە ئالوودەی خواردنەوەی مەی بووم و بازرگانێکیش دێت پێمی دەفرۆشێ. ئایا ئەوەی کە دەبێت سەرزەنشت بکرێت ئەوە یان من؟ ئایا سەرژەنشتکردنی بازرگانەکە ڕێگای ئالوودەبوون بە مەی لە من دەگرێت؟ گەر من بازرگانێک بکەمە دەرەوە، ئایا بازرگانێکی تر لە پاش ئەو بە هەمان کاڵاوە نایەتەوە؟ ئەو کەسەی کە دەیەوێ بە ڕاستی خزمەتی هێند بکات، پێویستە لەسەری لە ڕیشەی شتەکان بکۆڵێتەوە. ئەگەر من لە سەروو پێویستی خۆمەوە خواردن بخۆم و قەڵەو ببم، گەر بڵێم بەهۆی ئەو خواردنەوە کە خواردم تووشی ئەمە بووم، ئایا ئەم باسکردنە هیچ لەو قەڵەویە و لە ئازاری ئەو بەد هەرسیە کەم دەکاتەوە کە دووچاری بووم؟ پزیشکی ڕاستەقینە ئەوەیە کە بە شوێن هۆکارە ڕاستەقینەکانی نەخۆشیەکەدا دەگەڕێت. گەر تۆش بەڕاستی دەتەوێت هەند لە نەخۆشیەکەی چاک بکەیتەوە، پێویستە لەسەرت سۆراغی هۆکاری ڕاستەقینەیی نەخۆشیەکە بکەیت. خوێنەر، ڕاست دەکەیت. پێشم وابێت چیتر پێویستت بە بەڵگە و بەهانەگەل نەماوە تاوەکو بەو بۆچوونانەت قایلم بکەیت. هەروەها من پەرۆشی بیستنی بۆچوونەکانی تریشتم لەبەر ئەوەی بابەتی باسەکەمان یەکێکە لە بابەتە گرنگەکان. هەوڵ دەدەم بە وردی شوێن پێی بۆچوونەکانت هەڵبگرم و هەر کاتێک گومانێکم لا دروست بوو لەو شوێنەدا لە قسەکردن ڕات بگرم. گاندی. دەترسم سەرەڕای پەرۆشیت جیاوازییەک لە بۆچوون لە نێوانماندا بدۆزیتەوە، بەڵام وێڕای ئەوەش تەنها کاتێک لەگەڵتدا دەکەومە گفتوگۆوە کە داوای ئەوەم لێ بکەیت لە قسەکردن ڕابوەستم. بینیمان چۆن بازرگانە ئینگلیزەکان توانیان بەهۆی ئەو دەستگیرۆییەوە کە ئێمە دەستگیرۆییمان کردن لە هەند نیشتەجێ بن. کاتێک کە میرەکانیان لەسەر پرسێک دەکەوتنە ناکۆکیەوە بە مەبەستی داواکردنی پاڵپشتی ئەوان پەنایان نەدەبردە بەر کۆمپانیای بەهادۆر. ئەم کۆمپانیایە وەکی یەک بە جەنگ و بە بازرگانیش ناوبانگی دەرکردبوو، بە هیچ بنەمایەکی ئاکاریش خۆی ئارایش نەکردبوو. تاکە ئامانجی فراوانکردنی توانا بازرگانیەکانی و پترکردنی قازانجەکانی بوو. ئەو دەستگیرۆیەی قەبوڵ کرد کە ئێمە خۆمان بۆ پێشکەشکردنی بەخشی و چەندین کۆگای نوێی کردەوە و سوپایەکی بۆ پاسەوانیکردنمان دروست کرد کە ئێمە لە پێکهاتنیدا بەشداریمان کرد. کەواتە ئایا بێهودە نییە ئەو کارانە کە ئێمە خۆمان کردمان بیدەینە پاڵ ئینگلیز؟ چونکە لەو کاتەدا هندۆس و موسوڵمانەکان شمشێر لە نێوانیاندا یاری دەکرد. ئەوەش هەلێکی زێڕین بوو کۆمپانیاکە بۆ بەرژەوەندی خۆی قۆستیەوە. ئەوە ئێمە بووین هەلی ئەوەمان بۆ کۆمپانیاکە ڕەخسان دەسەڵاتی خۆی بەسەر هنددا بسەپێنێت، هەر بۆیە ڕاستتر وایە لە جیاتی ئەوەی کە بڵێین ئەوە ئینگلیز بوو هندی داگیرکرد، بڵێین ئێمە هندمان دا بە ئینگلیز. خوێنەر، دەتوانی ئەمێستا ئەوەم بۆ ڕۆشن بکەیتەوە کە چۆن توانیان لە هنددا بمێننەوە؟ گاندی، هەمان ئەو هەلومەرجانەی کە دەرفەتی دەستبەسەراگرتنی هندی بۆ ڕەخساندن، هەر ئەو هەلومەرجانە بوون بواری تیادا مانەوەی بۆ لواندن. هەندێک لە ئینگلیزەکان دەڵێن، هندمان بە زەبری هێز دەست بەسەردا گرت و بە هۆی هێزی چەکیشەوە دەستی پێوە دەگرین و لە نێو دەستی خۆماندا دەیهێڵینەوە. ئەم بۆچوونەش بۆچوونێکی چەوت و ناڕاستە، چونکە ئەو ئێمە بووین کە ئینگلیزمان لە هنددا هێشتەوە. لە هەموو ئەم بگرە و بەردانەشدا چەک هیچ ڕۆڵێکی نەبوو. دەڵێن ناپلیۆن ئینگلیزی بەو جۆرە باس کردووە کە گەلێکی بازرگانن، ئەم جۆرە وەسفەش پەڕاوپەڕ پڕ بە پێستیانە، چونکە ئەوان تەنها بۆ چەند ئامانجێکی بازرگانی پەتی دەستیان بە یەکیەتی گەلە ئینگلیزەکانەوە گرتووە. هەروەها تەنها بۆ پارێزگاریکردن لە بازرگانییەکەشیان بە تانک سوپا و گەشتی گەلەکایانەوە هاتوون. کاتێک ئەوە ئاشکرا بوو کە ترانسڤال خاوەنی تواناگەلێکی لاوازە، ئیدی گلادستۆن دەرکی ئەوەی کرد کە دادپەروەری نییە ئینگلیز دەستی پێوە بگرێت. کاتێک کە جارێکی دیکە ئەم دەوڵەتە بووەوە بە ناوەندێکی بازرگانی و دانیشتوانەکەی دژایەتی داگیرکاری بەڕیتانیان کرد، ئیدی ئەم بەرەنگارییە شەڕی لێکەوتەوە و چامپرلین ئەوەی بۆ دەرکەوت کە ئینگلیز مافی باڵادەستی هەیە لە ترانسفال. دەڵێن یەکێک پرسیاری لە سەرۆک کروجەر کردووە کە داخۆ زێڕ لە سەر مانگ هەیە؟ ئەویش لە وەڵامدا گوتوێتی، پێناچێت زێڕ لە سەر مانگ هەبێت، چونکە ئەگەر زێڕ لەوێندەر هەبووایە لەمێژ بوو ئێنگلتەرا داگیری کردبوو، لکاندبووی بە ئیمپڕاتۆریاکەیەوە. بیرهێنانەوەی ئەوەی کە سەرمایە و سامان خواوەندی ئینگلیزە، چارەسەری زۆرێک لە دۆزەکان دەکات. کەواتە بەم جۆرە بەو پەڕی ویستی خۆمان و بۆ بەرژەوەندی خۆمان ئینگلیزمان لە هەندا هێشتەوە و بە چاوی ڕێز و بایەخەوە تەماشای بازرگانیەکەیمان و ئەو شێوازە لێهاتووانەیمان دەکرد کە توانای ئەوەیان پێ دەدات هەرچییەکیان بوێت لە ڕێگای ئێمەوە دەستی بخەن. ئەمڕۆکەش سەرکۆنەکردنی ئەوان جێ پێیان قایمتر دەکات و ئەو ناکۆکیانەش کە لە نێوان ئەتنییەکانی هنددا بەرپا بووە، لە باریاندایە لەو بارەیەوە دەستگیرۆییان بکات. ئەگەر تۆ لەگەڵ ئەو بۆچوونانەدا تەبا بیت کە لەوبەر خستمە ڕوو، ئەو دەمە لەگەڵ مندا لەو بۆچوونەدا کۆک دەبیت کە دەڵێت، لە ڕاستیدا ئینگلیز بۆ ئامانجگەلێکی بازرگانی هاتنە نێو هندەوە و ئێمە دەربارەی هێنانەدی ئەو ئامانجانەیان یارمەتیماندان و چەک و جبەخانەکانیان هیچ بایەخ و بەهایەکی ئەوتۆی نەبوو کە شایانی باس بێت. لەوبارەیەوە ئەوەت بیر دەهێنمەوە کە ئەوە بەیداخی بەڕیتانییە لە ئاسمانی یاباندا دەشەکێتەوە نەک بەیداخی یابانی. چونکە ئینگلیز پەیماننامەیەکی بازرگانی لەگەڵ یاباندا گرێدا، دواتر گەر دۆخەکان بە ئاقاری سرووشتی خۆیاندا ڕێبکەن، دەبینیت چۆن کارە بازرگانییەکانی ئینگلیز هەموو سەرزەمینی یابان دەگرێتەوە. ئینگلیزەکان لە هەوڵ و تەقەلای ئەوەدان تێکڕای جیهان بکەنە بازاڕێکی گەورە بۆ بەرهەمەکانیان، هەڵبەت ئەو کارەشیان بۆ مەیسەر نابێت، بەڵام ئەوە گوناهی ئەوان نییە کە ئەوان هەموو شتێکیان لە پێناوی گەیشتن بە ئامانجیان تەرخان کردووە.